چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. ئەڵلقەی کۆتایی تەواوکەری دەرگای کوڕە پادشا و هاوڕێکانی و دەرگای کۆتر و ڕێوی و شینە شاهۆ کوڕە پاشا ڕۆشت تا گەیشتە بەردەم دەرگای شارەکە و لەوێدا دانیشت وا ڕێکەوت کە پاشای و ناوچەیە مردە بوو کەسی لە پاش بەجێ نەما بوو تەرمی پاشان هێنا و ئەم لە جێ خۆی هەڵنەسا دەرگاوانی شارەکە لەوێدا دەری کرد و لە پاش ناشتنی پاشا کە گەڕانەوە ئەم هەر لەو شوێنەدا دانیشت بوو دەرگاوانەکە زۆر تووڕە بوو گرتی و بردی بۆ بەندی خانە کە ڕۆژ بۆ دانیشتوانی شارەکە کۆبوونەوە کە یەکێک بکەن بە پاشا چەندیان ئەکرد نەیان ئەزانی کێ هەڵبژێرن وە کێ مافی پاشایەتی هەیە لە پاشان دەرگاوانەکە وتی دوێنێ کوڕێک لە دەرگەی شاردا دانیشتبوو و هیچ خەفەتی نەئەخوارد بۆ مردنی پاشا و لە جێی خۆی هەڵنەئەسا منیش لەوێدا دەرم کرد کەچی هاتینەوە هەر لەوێدا دانیشتبوو منیش خستمە بەندیخانە گەورەکانی شار ناردیان کوڕەکەیان هێناو لێیان پرسی کە کێیە و بۆچی هاتووە بۆم شارە وتی، من کوڕی پاشا فەویرانم، کە باوکم مرد براکەم لە سەر تەخت زاڵ بوو بە سەرما، منیش لە ترسی گیانی خۆم ڕام کرد هەتا گەیشتمە ئەو دارستانە. کاتی ئەو قسانەی کرد چەند کەسێ لەوان کە وڵاتی باوکیان دیبوو ناسیانەوە و زۆر ستایشی باوکیان کرد. لە پاشان گەورەکانی شار بڕیاریان دا کە ببێ بە پادشایان و هەر وەک ڕەوشتی خۆیان پاشای تازەیان سواری فیلێکی سپی کرد و بە دەوری شاردا ئەیانگێڕا. کە چاوی بە نووسراوەکانی سەر دەرگاکە کەوت فرمانی دا کە بنووسن. هەوڵدان بۆ جوانی و ژیری و هەموو سوود و زیانی جیهان گشتی کاری ڕۆژگارن. لە پاشا لە سەر تەخت لێی دانیشت و ناردی بە دوای هاوڕێکانیدا. لە پاشان ژیرەکانی کرد بە وەزیر. ئیشکەرەکەی کرد بە خاوەنی زەوی و زار و پارەیەکی زۆری دا بە کوڕە جوانەکە و لە پاشان دووری خستەوە بۆ ئەوەی کە بە هۆی ئەوەوە تووشی گیروگرفت و ئاژاوە نەبێ. لە پاشان زانا و تێگەیشتووی ئەو شارەی کۆ کردەوە و وتی هاوڕێکانی من بە تەواوی بۆیان ڕوون بۆوە کە ڕۆژگار کاری گەورە ئەکا. ئەمەوێ کە هەموو لایەک تێبگەیەنم کە ئەم پایە بەرزەی من بەهۆی جوانی و ژیری و کارکردنەوە نەبوو، من کە براکەم دەریکردم بە هیوای ژیانی خۆم نەبووم، نەخوازە پاشایەتی. وە لەم خاکەدا لە من ژیرتر و جوانتر و ئیشکەرتر هەبوو، بەڵام ڕۆژگار پاڵی بەمنەوە نا بۆ گەورەی و شانازی. لەو کۆمەڵەدا پیاوێکی پیر هەستا و وتی قسەکانت زۆر بەجێن و پڕن لە زانین و تێگەیشتن، وە ئەوەی کە دەستت کەوت مافی خۆت بوو، چونکە لە هەموو کەس چاکتر و بەختیارتر ئەو کەسەیە کە خاوەنی ژیری و بیرکردنەوە بێ. لە پاشان پیاوێکی تری پیر هەستا کە جیهانگەڕ بوو وتی من بە مناڵی نۆکەری پیاوێکی دۆڵەمەند بووم کە گەورە بووم وازم لە جیهان هێنا و لای کابرادەر چووم ئەویش لە ڕۆژانی خۆم دوو درهەمی دامێ منیش بڕیارم دا کە یەکێکیان لە ڕی خودا بدەم و ئەوی تریشم پێ بێ لە بازاڕدا سەیرم کرد ڕاوکەرێک جووتێک پەپوو سلێمانکەی پێ بوو ویستم کە بە دینارەکە بیان کڕم و بەریان بدەم بەڵام کابرا داوای دوو درهەمی لێ کردن زۆر هەوڵم دا بەڵام بێ سوود بوو. ویستم کێکیکان بکڕم ئەوی کەیان واز لێ بێنم بەڵام ترسام کە زووتێی نێر و مێبن و بەو کارە لە یەکیان بکەم زۆر بەزیم پیاهاتەوە و پشت بەخوا هەردووکیم کڕی بە دوو درهەمەکە و بردم لە شوێنێکی زۆر دوور لە ئاوەدانی و خاوەندار و سەوزایی و گیادا بەرمدان فرین و بەسەردارێکەوە نیشتنە و زۆر سپاسیان کردم و وتیان لە بنی ئەم دارەدا کوپەڵەیەکی پڕ لە ئاڵتون هەیە دەری بێنە بۆ خۆت منی شوتم ئێوە چۆن گەنجینەی ئاڵتونی ژەرزەوی نیشانی منەدەن و خۆتان لە ئاستی داوی ڕاوکەردا کوێرن وتیان ڕۆژگار کە ڕۆژی تەواو کرد چاو لە ئاستیە ڕزگاریدا کوێرەکا ئێمە لە ئاستیداودا کوێرین و کاری ڕۆژگارە بەڵام چاومان بەرامبەر بۆ ئاڵتونە تیژ کردووە منیش چوم لە بنێودارەدا کوپە ئاڵتونەکەم دەرهێنا و پێم وتن سپاس بۆ ئەو خوایەی کە ئاگاداری شتێکی کردن کە لەوە بەر لێی ئاگادار نەبوون ئێوە بە ئاسماندا ئەفڕن و قسە لە ناخی زەویەکەن وتیان ئەی پیاوی ژیر بۆچی نازانی کە ڕۆژگار بەسەر هەموو شتێکدا زاڵە و هیچ شتێک ناتوانێت لە فەرمان دەرچێ ئەی پاشای بەڕێز من ئەوەم دی کە بەم گێڕانەوە ئەگەر پاشا ئارەزووە کە ئەچمە و کوپەڵە لیرەیە ئەهێنم بۆی و ئەیخەمە ناو گەنجینەکانیەوە پاشا وتی بە زیاد بێ ئەوە هەر بۆ تۆ و پیرۆزی تۆ بێ. ئەمە دەرگای و کەسەیە کە ڕێگا بۆ کەسانی تردانێ بەڵام بۆ خۆی هیچی لە دەست نایەت دەپشەلیم پادشای هند بە بەیدەبای فەیلە سوفی ود ئەو پەندەم بیست ئێستا پەندێکم بۆ بڵێ لە بابەت ئەو پیاوەی کە ڕێگە و چارە بۆ کەسانی تر ئەدۆزێتەوە کەچی بۆ خۆشی هیچی لە دەست نایەت بەیدەبا وتی پەندی ئەوە سەرگزوشتەیە کۆتر و ڕێوی و شینە شاهۆیە پاشاوتی ئەوە چۆن بووە بەیدەبا وتی ئەگەرنەوە کۆترێ هێلانەیە لەسەر دارخورمایەکی زۆر بەرز دروستەکە بە سزایەکی قورس پوش و پەڵاش ئەبا و ئەیخاتە ژێر هێلکەکانی لەبەر بەرزی دارخورماکە و دووری هێلانەکەی لە زەویەوە لە پاش کڕکەوتن و بەچکە هەڵهێنان ڕێویەک کە لەوەو پێش پێی فێر ببوو کاتێک کە بەچکەکردنی ئەزانی و دێ و لە بن دارەکە ڕائەوەستێ و هەڕەشەی لێ کا کە بەچکەکانی بۆ فڕێ بداتە خوارێ ئەگینا سەر ئەکەوێتە سەر دارخورماکە و خۆی و بەچکەکانی شێخوا ئەویش لە ترسی خۆی بەچکەکانی بۆ فڕێ دا. ڕۆژێک کە دوو بەچکەی هەڵهێنابوو، ڕێکەوت شینە شاهۆیەک بە سەر دارەکەوە نیشتەوە. لەو کاتەدا کۆترەکە بە دیار بەچکەکانیەوە ئەگریا. شینە شاهۆ لێی پرسی، ئەی کۆتر، بۆچی وا زویری و ڕەنگت تێکچووە؟ کۆترەکە بەسەرهاتی بۆ گێڕایەوە. شینە شاهۆ وتی، ئەگر ئەم جارە هات پێی بڵێ بەچکەکانت بۆ فڕێ نادەم، ئەگەر ئازای سەر کەوە خۆت بە کوشت بدە، ئەگەر تۆ توانیت سەر بکەوی ئەفڕم و خۆم لە دەستت ڕزگار ئەکەم، ئەو کەتە ئەیبینی کە ناتوانێ سەر بکەوێ، ئیتر بۆ خۆت لە دەستی ئەو ڕزگارت ئەبێ. کە شینە شاهۆ ئەو ڕێگای بۆ دانا فڕی و لە کەناری ڕووبارێک دانیشتەوە. زۆری پێ نەچوو ڕێویەک هات و لە ژێر دارخورماکەدا ڕاوەستا، هەر وەکوو جاران بانگی کۆتری کرد و هەڕەشەی خۆی لێ کرد کۆترەکە پێی وت، ئەگەر پیاوی سەر بکەوە خۆت بەکوژ بە. ڕێوی وتی، پێم بڵێ، کێم قسەیی فێر کردی؟ کۆترەکە وتی، شینە شاهۆ فێری کردم. ڕێوێکە هات لە کەنار دەریا لە ڕووبارەکەدا شینە شاهۆی دۆزییەوە و پێی وت، ئەی شینە شاهۆ، چەند پرسیارێکی گرنگم هەیە، کە خۆم نایزانم، هاتووم کە تۆ وەڵامم بدەیتەوە. شینە شاهۆ وتی، فەرموو، پرسیار کە. ڕێوێکە وتی، ئەگەر ڕەشەبات لای ڕاستت بۆ هات سەرت بۆ کوێ واکەی؟ شینە شاهۆ وتی، سەرم بۆ لای چەپم وەرەگێڕم. ڕێوێ وتی، ئەی ئەگەر لای چەپتەوە هات؟ وتی، سەرم بۆ لای ڕاستم وەرەگێڕم. ڕێوی وتی، ئەی ئەگەر ڕەشەباکەت لە هەموو شوێنێک و لە هەموو لایەکەوە بۆ هات سەرت چی لێکەی؟ شینە شاهۆ وتی، ئەو کاتە سەرم ئەخەمە ژێر باڵم. ڕێوی وتی، چۆن ئەتوانی سەرت بخەیتە ژێر باڵت؟ ئەمە کارێکی گرانە، باوەڕناکەم بتوانی کاری وا بکەی. شینەشەهو وتی، بەڵێ توانم و بەلای منەوە کارێکی زۆر ئاسانە. رێ وتی، تخوا نیشانم بە. چۆن ئەیکەی بە گیانی خۆم سوێند دەخۆم ئەی کۆمەڵە باڵندە، خوا ئێوەی بەسەر ئێمەدا گەورە و پایەدار کردووە، ئەوەی ئێوە لە سەعاتێکدا ئیزانن ئێمە بە یەک ساڵ نایزانین و رێگا بە شتی وا ئەبەن کە هەرگیز ئێمە رێی پێنابەین و سەرتان ئەخەنە ژێر باڵتان و لە رەشەبا و سەرما خۆتانی پێ ئەپارێزن، یاخوا پیرۆزتان بێ و هەر بمێنن. توخوا نیشانم بە کە چیەکەی. شینە شاهۆ سەری خستە ژێر باڵی، ڕێوێکە پەلاماری دا و لە شوێنی خۆیدا گرتی و ملی شکاند و وتی، ئەی دوژمنی گیانی خۆت، ڕێگا بۆ کۆترە دۆزیتەوە و فێری فێڵ یەکەی، کەچی بۆ خۆت هیچت لە دەست نایە، هەتا دوژمنت بە سەردا زاڵە بێ. لە پاشا ڕێوێکە شینە شاهۆکەی کوشت و خواردی. کاتێ کە گفتوگۆی پاشا و بەی دەبا گەیشتە ئەم شوێنە، پاشا بێدەنگ بوو. بەی دەبا پێی وت، ئەی پاشا هەزار ساڵ ژیانت بێ و سەرۆکایەتی هەر حەوت ناوچەی زەویت کرد و لە هەر شتێکەوە شتێک فێربووی وەزانینێکت دەستکەوت لەگەڵ شادی خۆت و خۆشببوونی گەل بەرامبەر بە تۆ و یارمەتیدانی ڕۆژگار بۆ تۆ زانین و لەسەرخۆی و قسەی جوان لە تۆدا کۆبەوە ژیری و هیوا لە تۆدا دەرکەوت ئیتر لە نیاز و قسەکردنا تووشی هەڵە و کەم و کورتی و گیر و گرفتی زمان نابی بووی بە خاوەنی هێز و دەسەڵات و لەسەرخۆیی وە لە هیچ شتێک نابێ بترسی و لە گیروگرفتی کاردا زویر نابی لەم کتێبەدا ڕێگای هەموو کاروبارێکم بۆ کۆکردیتەوە وە وەڵامی پرسیارەکانتم بۆ ڕوون کردیتەوە بە هەموو بیرو زانینمەوە ئامۆژگاریم کردی لەبەر بردنە سەری ماف و باوەڕی پاکی تۆ بە کاری مێشک و زانین و بەو جۆرە هاتە پێشم کە باسم بۆ کردی لە پەند و ئامۆژگاری لەگەڵ ئەوەشدا کە فەرماندەر لە چاکەدا بە ئەندازەی گوێڕایەڵ بەختیار نییە و ئامۆژگاری کەر بە ئەندازەی ئامۆژگاری کرا و مامۆستا بە ئەندازەی قوتابی لە ئامۆژگاری و زانیندا کامەران نییە ئەوە تێبگە ئەی پاشا کە هیچ هەوڵ و دەسەڵاتێک نییە سوودتان لێ وەرگرتبێ و کاتێکی خۆش و کامەرانتان لەگەڵا بردبێتە سەر. تا چیرۆکێکی تر و تا بابەتێکی تر و تا کتێبێکی تر بە خوای گەورەتان ئەسپێرین خواتان لەگەڵ.